بیر لە باوەڕ بەخۆبوون بکەرەوە. وتم کە بیرکردنەوە ئەبێتە هۆی ڕاکێشان و سازندەگی. لە بنەڕەتدا بیری تۆ تایبەتمەندی و موغناتیزی هەیە. تۆ بیر لە هەر چی بکەیتەوە تیشکدانەوەی بیرەکانت بە تایبەتمەندی موغناتیزییەوە بە دوای ڕاکێشان و دروستکردنی ئەو شتەدا ئەگەڕێ بەو مەرجەی ئەو لەرینەوە و تیشکهاوێژەی لە تۆدا بەردەوام بێت. گۆڕانی وزە بۆ ماددە لە ڕاستیدا گۆڕینی وزەی تواوەیە بۆ وزەی خەست کە هەر کات خەستی وزەیەک زۆر بەرز بێت وەک ماددە بینراوە و دەرئەکەوێت واتە خولیاکەی تۆ بە مەرجی بەردەوامی لە مێشک و خەیاڵتدا بە شێوەی بینراو سەر هەڵئەدات تۆ ئەتوانی هەر تایبەتمەندیەکی زۆر باش کە حەزت لێی بێ لە خۆتدا دروستی بکەن تۆ ئەبێ زۆر بیر لەو تایبەتمەندیانە بکەیتەوە. هەڵبەت نە بە شێوەی خراپ کە نیتە، بەڵکو بە شێوەی باش لە خۆتدا ببینی. بۆ پەروەردەکردنی باوەڕبەخۆبوون، هەموو بەیانییەک و هەموو شەوێک و تەنانەت هەر کاتێک لە ڕۆژدا هەڵت بۆ ڕەخسا و بیری لێ بکەرەوە. بیرکردنەوەت ئەبێتە هۆی دروستکردن و ڕاکێشانی بۆت، تۆ کەم کەم ئەم تایبەتمەندییە باشە لە خۆتدا ئەبینی. هەڵەی گەورەی تۆ ئەوەیە کە زیاتر بیر لە شتە خراپەکان ئەکەیتەوە کە ئەو خوەتان خراپە ئەو ڕەوشتە ئەوەندە دووپات ئەکەیتەوە کە ئەبینی چەندین کاتژمێر لەو خوەدا غەرق بوویت، بۆ نەهێشتنی خوە خراپەکان باشترین ڕێگە ئەوەیە کە بیر لە خوە باشەکان بکەیتەوە، بۆ نموونە کەسێک کە ئەیەوێ خۆی درۆزنی تەرک بکا باشترین ڕێگە ئەوەیە کە بیر لە ڕاستگۆی بکاتەوە، ئەگەر ئەو بیر کاتەوە چەندە درۆزنە لە درۆدا غەرق ئەبێ بە کردەوە ڕایان ئەکێشێ و ئەیان سازێنێ لەم ڕوەوە بە هیچ شێوەیەک بیر لە باوەڕ بە خۆ بوون مەکەرەوە بیر لەوە مەکەرەوە خۆت بە خەڵکی یان تر لە بارەی ڕاددەی باوەڕ بە خۆ بوونت چ بۆچوونێکیان هەیە یان هەیانە تەنیا بیر لە واتای باوەڕ بە خۆ بوون بکەرەوە بەردەوام لە خۆت بپرسە کە باوەڕ بە خۆ بوون واتا چی چ کەسانێک باوەڕ بە خۆ بوونی زۆریان ئەبێ ئەوانەی باوەڕبەخۆبوونی زۆریان هەیە چۆنن؟ باوەڕبەخۆبوون لە ژیاندا چەندە کاریگەرە و تا دوایی؟ لەگەڵ ئەم پرسیارانەدا بەردەوام بیر لە باوەڕبەخۆبوون بکەرەوە، بیر لە باوەڕبەخۆبوون بکەرەوە تا بەرەو ڕووی بچێشی. بە خوێندنەوەی ئەم پەرتووکە و پەرتووکی تر لەم بابەتەدا تۆ ئەچیتە سەر ئەو ڕەوتە فکرییە. لە دواییدا جگە لە وانەکانی ئێن ئێڵ پی، دەروونناسی سەرکەوتن، خۆم، پۆلێکی تایبەتم تەنیا بۆ باوەڕبەخۆبوونم داناوە کە زۆریش پێشوازی لێ کراوە لەم پۆلەدا، تۆ فێر ئەبی کە بیرکردنەوەی باش چەند گرنگی هەیە لە نێوان ئەو کارانەی کە تۆ بەرزکردنەوەی ئاستی باوەڕبەخۆبوونت ئەنجامیان ئەدەیت و تۆ ئەبێ ئەو کارانەی بیکەی کە باوەڕبەخۆبوونت زیاد ئەکات. ئەم بەشەش بە کۆتا هات.